کاسێتی دووەم لە پەرتووکی جیهانی سۆفیا، ڕۆمانێک دەربارەی مێژووی فەلسەفە، دیوی دووەم لە لاپەڕە چل و سێوە. خودا هەرە و شەو و ڕۆژ، زستان و هاوین، شەڕ و ئاشتی، برسێتی و تێرییە، بێشک مەبەستی ئەو لە خودا، خوداکانی ئەفسانەکان نەبوو. خودا لە بڕوای هیراکلیتۆسدا شتێک بوو کە هەموو دونیای دەگرتەوە. لە ڕاستیدا دەتوانین زۆر بە ڕوونی خودا لە هەموو دژایەتی و گۆڕانکارییە بێوەستانەکانی سروشتدا بەدی بکەین. هیراکلیتۆس لە جیاتی وشەی خودا زۆرتر لە وشەی یۆنانی لۆگۆس بە واتای عەقڵ کەڵکی وەردەگرت. لەگەڵ ئەوەی کە ئێمە وەکو مرۆڤ هاوشێوەی یەک تر فیکر ناکەینەوە یا بە یەک ئەندازە عەقڵمان نییە بە بڕوای ئەو جۆرێک عەقڵی گشتی هەیە کە هەموو شتەکانی سروشت ڕێنوێنی دەکات ئەم عەقڵە گشتیە یاخود ئەم یاسا هەمەییە خاڵی هاوبەشی هەموومانە. ڕێگە پیشاندەری هەموومانە، سەرەرای ئەوە هەموو مرۆڤەکان لە عەقڵی تاکەیی خۆیان کەڵک وەردەگرن. سەرەڕای ئەمانە هێراکلیتۆس بۆ هاوشێوەکانی خۆی بێ ڕێز بوو، دەیوت بڕوای زۆربەی خەڵک وەکو یاری منداڵان وایە. هێراکلیتۆس لە نێوان دژبوون و گۆڕانکارییە بەردەوامەکانی سروشتدا جۆرێک لە ژیان و یەکبوونی ئەدی. ئەم شتەی کە سەرچاوەی هەموو شتێک بوو بە خودا یا لۆگۆس ناوی دەبرد. چوار ماددەی سەرەکی. بە واتایەک پارمیندۆس و هێراکلیتۆس خاڵی بە تەواوی دژبەیەک بوون. عەقڵی پارمیندۆس دەیگوت کە هیچ شتێک ناگۆڕێ، هەستی هیراکلیۆس دەیگوت سروشت بەردەوام لە گۆڕانکاریدایە و کامیان دروست دەدوان. شوێنکەوتووی عەقڵ بین یا بڕوا بە هەستەکانمان بکەین؟ پارمیندۆس و هیراکلیتۆس هەر کامە جەختیان لەسەر دوو خاڵ دەکردەوە. پارمیندۆس دەیگوت یەکەم هیچ شتێک ناگۆڕێ. دووەم بۆیە ناتوانین بڕوا بە هەستەکانی خۆمان بکەین. هیراکلیتۆس دەیگوت یەکەم هەموو شتێک دەگۆڕێ، دووەم هەستەکانی ئێمە جێگەی بڕوان. لەم ئەندازە زۆرتر سەختە دوو فەیلەسوف لە یەک دوور بن، بەڵام ڕاستی لە لای کامیان بوو؟ دەبوایە ئێم پی دۆکیڵێس چوار سەد و نەوەد بۆ چوار سەد و سی پێش زایین بهاتایە و ڕێگەیەکی لەم ناوەندە بهێنایەتە دی. بە بڕوای ئەو هەردووکیان لە خاڵێکدا ڕاستن و لە خاڵێکی تردا ناڕاست. ئەو بۆی دەرکەوت هۆی سەرەکی دژبوونی بیرەکانی ئەوان لەوەدایە کە هەردووکیان جەخت لەسەر یەک ماددە دەکەنەوە. ئەگەر وابوایە هەرگیز نەدەتوانرا لەنێوان عەقڵ و ئەو شتەی بە چاو دەبینرێ پێوەندی دروست بێت. ئاساییە کە ئاو ناتوانێ بگۆڕێت بۆ ماسی و پەپوولە. لە ڕاستیدا ئاو ناتوانێ بگۆڕێت. ئاو بەردەوام هەر بە ئاوی دەمێنێتەوە و بۆیە پارمیندۆس ڕاست دوا بوو کە هیچ شتێک ناگۆڕێت. ئێمپێدۆکلس لە خاڵێکیشدا لەگەڵ هێراکلیتۆسدا هاوڕا بوو، کە دەبێت بڕوا بە هەستەکانمان بکەین، ئەو شتەی کە بە چاو دەیبینین ئەو شتەیە کە ڕوو دەدات. ئێمپێدۆکلۆس یا دۆکلس گەیشتە وەنجامە کە بیرۆکەی بوونی یەک هەوێنی سەرەتایی گونجاو نییە. نە ئاو بە تەنیا دەتوانێت بێتە شێوەی گوڵێک یا پەپوولەیەک، نە هەوا سەرچاوەی سروشت هەرگیز ناتوانێت تاکە یەک هەوێن بێت. بە بڕوای ئەو، سروشت لە چوار هەوێن یا چوار مادەی سەرەکی دروست بووە و ئەم چوارەش بریتین لە، خاک، هەوا، ئاگر، ئاو. ڕەوتی ڕووداوە سروشتییەکان هەمووی لە تێکەڵبوون و جیابوونەوەی ئەم چوار هەوێنەدان لە یەکتر. هەموو شتێک تێکەڵە لەم چوار مادە سەرەکییە، بەڵام هەر یەک بە ئەندازەی جیاواز. بە بڕوای ئەو گوڵێک یا مانگایەک دەمرێ یا هەر بوونەوەرێک دەمرێ ئەو چوار هەوێنە لە یەک جیا دەبنەوە. ئەم گۆڕانکاریانە بە چاو دەبینرێت، بەڵام خاک و هەوا و ئاگر و ئاو نەمرن و بەردەوام لە بەشەکانی خۆیاندا دەمێنەوە. بۆیە ڕاست نییە کە بگوترێ هەموو شتێک دەگۆڕێ، لە بنەڕەتدا هیچ شتێک ناگۆڕێ، بەڵکوو شتێک کە ڕوو دەدات تەنیا تێکەڵبوون و جیابوونەوەی ئەو چوار ماددە سەرەکیەیە. دەتوانین ئەم کارە لەگەڵ شێوەکاریدا لێک بدەینەوە. ئەگەر شێوەکار تەنیا یەک ڕەنگی بۆ نموونە سووری هەبێت، ناتوانێت دارستانی سەوز بخوڵقێنێت. بەڵام ئەگەر زەرد و شین و ڕەشی هەبێت دەتوانێت سەدان ڕەنگی جیاواز بکێشێت. تەنیا دەبێت ئەوانە بە ئەندازەی جیاواز پێکەوە تێکەڵ بکات. نموونەیەکی تر لە چێشتخانە دێنینەوە کە بە باشی پیشانمان دەدا، ئەگەر من تەنیا ئاردم هەبێ، دەبێت سیحرباز بم تاکو بتوانم شیرینی دروست بکەم. بە بێ هۆ نەبوو کە ئێمپێدۆکلیس خاک و هەوا و ئاگر و یا خاک و هەوا و ئاو و ئاگری وەکو مادە سەرەکیەکانی سروشت هەڵبژارد. زانایانی پێشەویش هەوڵیان دابوو هەوێنی سەرەتایی بە ئاو یا هەوا یا ئاگر بناسێنن. تاڵس و ئاناک سێمینیێز یا ئاناک سیمێنز وتوبوویان کە ئاووهەوا هەردووکیان دوو مادەی زۆر گرنگی جیهانی ماددەن. یۆنانییەکان ئاگریشیان بە پێویست زانیوە، بۆ نموونە ئەوان گرنگی هەتاویان بۆ ژیانی تەواوی بوونەوەرەکان لەبەرچاو گرتووە و هەروەها ئاگاداری پلەی گەرمی لەشی مرۆڤ و حەیوان بوون. پێدەچێت ئێمپێ دۆکلس سەرنجی سووتانی داری دابێ. شتێک جیا دەبێتەوە ئاو دێتە دەر، هەر ئەو ماددەی ئاوە، دووکەڵ دروست دەبێ کە هەر هەوایە. ئاگریش کە بە چاو دەبینرێ، کاتێک دەکوژێتەوە، ئەو خۆڵەمێشەی کە جێ دەمێنێت هەر ئەو خاکەیە. هەموو ئەو ڕوونکردنەوانەی ئەمپێدۆکلس دەربارەی گۆڕانی سروشت بەهۆی تێکەڵبوون و جیابوونەوەی چوار ماددە سەرەکییەکە، بەڵام باسێک هەیە کە پێویستی بە ڕوونکردنەوە هەیە. ئەم مادانە بە چ هۆکارێک یەک دەگرن کە ژیانێکی نوێ دەخوڵقێت؟ چی دەبێتە هۆی جیابوونەوەی دووبارەی چوار مادەی گیانداران؟ ئەمپێدۆکلس بڕوای وابوو کە دوو هێزی جیاواز لە سروشتدا کاریگەرە. ئەو ئەوانە بە میهر و قین دەناسێت. میهر شتەکان بەیەکەوە دەلکێنێت و قینیش لێکیان جیادەکاتەوە. ئەو زانایە لە نێوان هەوێن و هێزدا جیاوازی دادەنێت و زانستی نوێ لەو بڕوایەدایە کە ڕەوتی ڕووتاوە سروشتییەکان لە ئەنجامی کاریگەری دوولایەنەی هەوێنە جۆراوجۆرەکان و بەشێک لە هێزە سروشتییەکانە. ئەمپیدۆکلێس هەروەها ئەم باسەش دێنێتە پێش کە لە کاتی هەستکردنی ئەندامە هەستییەکانماندا لەسەر ڕووداوەکان لە ڕاستیدا چی ڕوودەدات. بۆ نموونە من چۆن دەتوانم سەیری گوڵێک بکەم؟ ئەو شتەی کە ڕوودەدات چییە؟ سۆفیا هەرگیز بیرت لەم باسە کردۆتەوە؟ ئەمپێدۆکلیس فکری دەکردەوە کە چاوی مرۆڤیش وەکو هەموو شتێکی تر لە چوار مادەی سەرەکی، خاک و هەوا و ئاگر، دروست بووە. بەشی خاکی چاوی من شتێکە خۆ شتە یا شتە خۆڵینەکانی دەوروبەری من دەبینێت. بەشی ئاگر هەر شتێک لە ئاگر بێت دەیبینێت. ئاوی چاوەکانی من هەر شتێک کە لە ئاودا بێت یا کە لە ئاو بێت دەیبینێت. هەوای چاوی من هەر شتێک لە هەوا بێت دەیبینێت. ئەگەر چاوی من یەکێک لەم چوار ماددەی کەم بوایە من نەمدەتوانی هەموو سروشت ببینم. نموونەیەک لە هەر شتێک لە ناو هەموو شتەکاندا. ئاناکسا گۆراس، پێنج سەد بۆ چوار سەد و بیست و هەشت پێش زایین، زانایەکی تر بوو کە قبووڵی نەدەکرد هەوێنێکی تایبەتی سەرەتایی وەکوو ئاو بتوانێت بۆ هەموو ئەو شتانەی کە دەیبینین بگۆڕێت. هەروەها وەریشی نەدەگرت کە خاک، هەوا، ئاگر و ئاو بتوانێ بۆ خوێن و ئێسک بگۆڕێت. یەک دوو نموونەی ئەمڕۆیی لەوانەیە شێوازی فیکری ئاناکساگۆراس ڕوونتر بکاتەوە. تەکنەلۆژیای نوێ تیشک وێنەگەلێکی سێ سووچ دروست دەکا. ئەگەر وێنەیەکی تیشک لە ئۆتۆمبێلێک بگرین دوای ئەوە وێنەکە لەت و کوت بکەین هەر یەک لە سوچێکی ئۆتۆمبێلەکە پیشانەدا وێنەی تەواوی ئۆتۆمبێلەکەی تیایە ئەمە بەو هۆیەوەیە کە وێنەیەکی گشتی لە ناو بەش بەشی وێنەکەدا هەیە. لەشی ئێمە بە واتایەک هەر بەو شێوازەیە. ئەگەر خانەیەکی پێست لە پەنجەم دەربێنم لەناو ئەو خانەدا تەنیا تایبەتمەندییەکانی پێستی تێدا نییە. بەڵکو پیشانی دەدا کە من چ جۆرە چاوێکم هەیە، ڕەنگی قژم چۆنە، هەروەها چۆنێتی پەنجەکانم و هەتا دوایی. لە هەر خانەیەکی لەشی ئێمەدا زانیاریەکانی هەموو ئەندامانی تری لەشمان پارێزراوە، بۆیە لە هەر خانەیەکی جەستەی ئێمە بەشێک لە هەموو شتێک هەیە. لە هەر خانەیەکدا وێنەیەکی گشتی هەیە، ئەم بەشە وردانە کە هەر یەکە بەشێک لەو گشتیەیان لە دەرووندایە، ئاناکساگۆراس بە تۆو یا ناوک ناوی دەبات. بە بیرت دێ وتمان کە ئێمپێدۆکلیس بڕوای وا بوو کە مێهر هەوێنەکان لە هەموو جەستەکاندا پێکەوە گرێ دەدات و ئاناکساگۆراس یا ئاناکسا گۆراسیش هێزێک بە دروستکەری حەیوانات، مرۆڤەکان، گوڵەکان و درەختەکان دادەنێت و ئەم هێزە بە عەقڵ ناو دەبات. جیا لەمانە ئاناکساگۆراس یەکەمین فەیلەسوفێکە کە نیشتەجێی شاری ئاتێنە و وا ئێمە ئاگاداری بین. ئەو خەڵکی ئاسیای بچووک بوو بەڵام لە تەمەنی چل ساڵیدا چوو بۆ ئاتێن. لە ساڵەکانی دواییدا گومانی خودانەناسیان خستە سەر و سەرەنجام ناچار بوو ئەو شارە بەجێ بێڵێ. لە نموونەی ئەو تۆمەتانەی خستیانە پاڵ ئەوە بوو کە ئەیوت هەتاو خودا نییە، بەڵکو بەردێکی سوورەوە بووە و زۆر گەورەترە لە دوورگەی پلۆ پۆنس. ئاناکسا گۆرا زۆر ئارەزوومەندی ئەستێرەناسی هەبوو، لەو بڕوایەدا بوو کە تەواوی ئەستێرەکانی ئاسمان لە هەوێنی زەوی دروست بوون. ئەو ئەم باسەی لە لێکۆڵینەوەی بەردێکی ئاسمانی دا بۆ دەرکەوت، هەر ئەم باسە ئەوی خستە سەر هەوای ئەوەی کە لەوانەیە لە ئەستێرەکانی تریش ژیانی مرۆیی یا ژیانی مرۆیی هەبێت. هەروەها وتی کە تیشکی مانگ لە خۆیەوە نییە بەڵکو لە زەوییەوەیە. هەروەها ئاناکساگۆراس هۆیەکی بۆ خۆر گرتن دۆزییەوە. ئەنجام، سۆفیا سوپاسی تۆ دەکەم بۆ گوێدانە ئەم باسە. لەوانەیە پێویست بێت ئەم بەشە چەند جارێکی تر بخوێنیتەوە تاکوو بە باشی تێی بگەی. تێگەیشتن بەردەوامبوون و هەوڵی دەوێت و ئەگەر یەکێک لە هاوڕێکانت بەبێ هەوڵدان هەموو شتێک بە باشی بزانێت لەوانەیە زۆر خۆشت نەوێت. ڕێگاچارەی ئەم کێشە سەرەتاییە و گۆڕانکاری سروشت با بمێنێتەوە تاکوو بەیانی کە دەچینە سەر باسی دیمۆکریتۆس ئیتر خوات لەگەڵ. سۆفیا لە حەشارگەکەیدا دانیشتبوو، لە کونێکی بچووکەوە لە ژێر دار و پەردوودا سەیری دەرەوەی دەکرد. دوای خوێندنەوەی ئەو هەموو نووسراوە، دەبێت مێشک و فکری کۆ بکاتەوە. وەکو ڕۆژ ڕووناکە کە ئاو هەرگیز ناتوانێ بێجگە لە سەهۆڵ و هەڵم بۆ هیچ شتێکی تر بگۆڕێت. ئاو تەنانەت بۆ شووتی ناگۆڕێ چونکە شووتی هەمووی ئاو نییە. بەڵام ئەم شتانەی بۆیە بە دڵنیاییەوە دەزانی چونکە وا فێر بووبوو. بۆ نموونە گەر فێر نەکرابایە کە سەهۆڵ تەنیا ئاوە بەو دڵنیاییەوە نەیدەزانی؟ لانی کەم ناچار دەبوو خۆی لێی بکۆڵێتەوە کە ئاو چۆن دەبەستێت و دیسانەوە دەتاوێتەوە. سۆفیا هەوڵیدا عەقڵی خۆی بخاتە گەڕ و بێ کەڵک وەرگرتن لەو شتانەی کە فێربووە بیر بکاتەوە. پارمنیدۆس هەر بەو جۆرە بوو کە گۆڕانێکی ڕەت دەکردەوە. سۆفیا هەرچی زیاتر تێدەفکری بۆی دەردەکەوت کە ڕاستی لای ئەوە. مێشکی وەری نەدەگرت کە شتێک لە ناکاو بگۆڕێت بۆ شتێکی بە تەواوی جیاواز. ئەم لێدوانە زۆر بوێری دەوێت چونکە بە واتای ڕەتکردنەوەی هەموو گۆڕانکارییەکی سروشت بوو کە خەڵک بە چاویان دەیاندی. ئەڵبەت کە زۆر کەس گاڵتەیان پێ دەکرد. ئەمی پێدۆکلیس کاتێک سەلماندی کە جیهان زیاتر لە مادەیەک دروست بووە، بیرۆکەیەکی نوێی هێنایە گۆڕ، ئەم لێدوانە گۆڕانکاری سروشتی بە شیاو زانی. بە بێ ئەوەی گۆڕانکارییەک بە ڕاستی بەدی بکرێ، ئەو ئەم دەسکەوتەی بە بەڵگە هێنایەوە یا بە بەڵگە هێنانەوە دەست کەوت. ئەڵبەت لە سروشتی کۆڵی بووەوە، بەڵام ئەو ئامێرە پێشکەوتوانەی کە زاناکانی ئەمڕۆ بۆ لێکۆڵینەوە بەکاری دەهێنن لە دەستیدا نەبوو. سۆفیانەی دەتوانی بڕوا بهێنێت کە سەرچاوەی هەموو شتێک چوار مادەی سەرەکی، خاک، ئاو، هەوا، ئاگر بێت. بڕوای، ئێمپێدۆکلیس، لە ڕاستییەوە نزیکتر دەینواند. تەنیا ڕێگەی پێناسەکردنی گۆڕانکاریەکان کە بە چاو دەیبینین و عەقڵیش وەری دەگرێ بڕوا بە زۆرتر لە یەک هەوێن بوونە. فەلسەفە لە مێشکی سۆفیادا زۆر سەرنجڕاکێش و هەستبزوێن بوو، چونکە دەیتوانی بە بەکارهێنانی عەقڵی خۆی بەدوای ڕاستی بیرۆکەکاندا بڕوات. پێویستیش نەبوو ئەو شتانەی کە لە خوێندنگە فێر کرابوو بیهێنێتەوە یادی. گەیشتە ئەو سەرەنجامەی کە گەر نەتوانێ ببێتە زانایەکی فەلسەفی، لانی کەم دەتوانێ فێر بێت چۆن فەلسەفیانە بیر بکاتەوە. دیمۆکریتۆس ژیرترین ئامرازی یاری جیهان. سۆفیا لاپەڕە تایپکراوەکانی زانانە ناسراوەکەی خستە ناو پاکەتەکەوە و دەرگاکەی داخست. لە حەشارگەکەی هاتە دەرەوە ماوەیەک ڕاوەستا و سەیری باخەکەی کرد. بیری هاتەوە کە دوێنێ چی ڕووی داوە. دایکی ئەمڕۆ لە کاتی ناشتادا سەبارەت بە نامەی خۆشەویستی دەدوا. بە خێرایی چوو بۆ لای سندووقی نامەکان تاکوو ڕووداوەکەی دوێنێ دووبارە نەبێتەوە. هاتنی نامەی خۆشەویستی دوو ڕۆژ بەردەوام زۆر شەرمە. پاکەتێکی سپی تازە لەوێدا بوو سۆفیا شێوەی ناردنی نامەکانی بۆ دەرکەوت. پاکەتە گەورە قاوەییەکان پاش نیوەڕۆ دەهاتن، کاتێک کە ئەو سەرگەرمی خوێندنەوەی نامە گەورەکە بوو، کەسە نەناسراوەکە پاکەتە سپییەکەی دەخستە سندووقەکەوە. بۆی دەرکەوت کە دەتوانێت پیاوە نەناسراوەکە ببینێت. بە چی دادەزانێت کە پیاوە؟ سۆفیا لە هۆدەکەی خۆیەوە دەیتوانی سندووقەکە ببینێت. ئەگەر لەبەر پەنجەرەکەدا بوەستێت، کەسایەتی فەیلەسووفەکەی بۆ دەردەکەوێت. تۆ بڵێیت ئەم نامە سپیانە لە غەیبەوە بێت؟ سۆفیا بڕیاری دا بەیانی چاودێری سندووقەکە بکا. بەیانی هەینی بوو تەواوی پشووی کۆتایی هەفتەی لە پێش دا بوو. چووە سەرەوە بۆ ژوورەکەی خۆی و نامەکەی کردەوە تە ئەمڕۆ تەنیا یەک پرسیار بوو بەڵام لە هەموو پرسیارەکانی پێشوو نا ژیرانە تر بوو. بۆچی لێگۆ ژیرانەترین ئامرازی یاری جیهانە؟ سۆفیا دڵنیا نەبوو کە ئەم قسەیە ڕاست بێ. ساڵانێکی زۆر بوو یاریی بەم چەشنە یا بەم خشتە بچووکە پلاستیکییانە نەکردبوو. سەرەڕای ئەمە، لێگۆ چ پەیوەندییەکی بە فەلسەفۆ هەیە؟ بەڵام سۆفیا خوێندکارێکی ڕێکوپێک و ئەرکناس بوو، چوارچێوەی سەر کۆمیدەکەی خۆی گەڕا و کیسەیەکی پڕ لە خشتی لێگۆی دەرهێنا. بە قەبارە و شێوەی جۆراوجۆرەوە دوای ساڵانێک دیسانەوە لەسەر یەک کەڵەکەی کردن بەردەوام کە سەرگەرم بوو فیکرانێک سەبارەت بە یاری لیگۆ بە مێشکیدا دەهات بیری کردەوە خشتەکانی لێگۆ بە ئاسانی دەخرانە سەر یەک سەرەڕای ئەوەی کە شێوەی جۆراوجۆری هەیە هەموویان پێکەوە دەلکێنرێن لەگەڵ ئەوەشدا زۆر سەخت و نەشکێنن. بیری نایەت هەرگیز خشتێکی لێگۆی شکاندبێت. خشتەکان هەموویان وەک کاتێک کە کڕی بووی تازە و نوێ بوون. تایبەتمەندی لێگۆ ئەوەیە کە دەکرێت هەموو شتێکی لێ دروست بکەیت، دوایی لێکیان جیا بکەیتەوە و شتێکی نوێی پێ دروست بکەیتەوە. چاوەڕوانی لەوە زیاتر لە ئامێرێکی یاری ناکرێ. سۆفیا دڵنیا بوو کە لێگۆ بە ڕاستی ژیرانەترین ئامرازی یاریی دنیایە. بەڵام چ پەیوەندییەکی بە فەلسەفەوە بوو، عەقڵی سۆفیا نەیدەبڕی. هێدی هێدی خانوویەکی بچووکی سادە هەرچەند پیشانی نەدا بەڵام ماوەیەکی زۆر بوو ئەوەندەی خۆشی نەدیبوو. بۆچی مرۆڤەکان کە گەورە دەبوون دەستیان لە یاری کردن هەڵدەگرت. کاتێک کە دایکی هاتەوە بۆ ماڵ و چاوی بە سۆفیا کەوت نەیتوانی پێش بە خۆی بگرێ وتی منداڵەکەمان تازە بیری کایە کردنی کەوتۆتەوە. سۆفیا بە ناخۆشیەوە وەڵامی دایەوە یاریم ناکرد. سەرگەرمی چارەسەرکردنی کێشەیەکی فەلسەفی بوو. دایکی ئاخێکی هەڵکێشا لەوانەیە باسی کەروێشکی سپی و کڵاوی سیحرباز کەوتبێتەوە یادی. ڕۆژی دوایی کە لە خوێندنگە دەگەڕایەوە چەند نامەیەکی گەورە بە ناوی خۆیەوە چاوەڕێی بوو، نامەکانی برد بۆ ژوورەکەی خۆی زۆر تامەزرۆی خوێندنەوەیان بوو بەڵام دەبوایە ئاگاداری سندوقی نامەکانیش بوایە. بیرۆکەی نەوەیی. سۆفیا دیسانەوە کەوتیتە شوێنم. ئەمڕۆ دەمەوێ دەربارەی دوایین زانای فەلسەفی سروشتی بۆت بدوێم، ناوی دیمۆکریتۆسە. چوار سەد و شەست بۆ سێ سەد و حەفتا ی پێش زایین کە خەڵکی شارێکی بچووک بوو بە ناوی ئابدرا، لە کەناری باکووری دەریای ئێژە. ئەگەر لە لێگۆ تێگەیشتبێتی، بەرنامەی کاری ئەم زانایەت بۆ دەردەکەوێت. دیمۆکریتۆس لەگەڵ زاناکانی پێش خۆی هاوڕا بوو کە گۆڕانکارییەکانی سروشت وا نییە کە بە ڕاستی بگۆڕێت. بیری کردەوە کە شتەکان لە گەردیلەگەلێکی زۆر ورد کە هەر یەکەیان نەگۆڕ و هەمیشەیین دروست بووە. ئەو ئەم گەردیلە وردانەی بە ئەتۆم ناو دەبرد. وتەی، وشەی ئەتۆم بە واتای دابەشنەکراو دێت. باسی گرنگ بۆ دیمۆکریتۆسەوە بوو کە بیسەڵمێنێ گەردیلەکانی دروستکەری هەر شتێک ناتوانێ بە شێوازێکی دیارینەکراو بۆ بەشی بچووکتر لە توپەت ببێت. ئەگەر وا بوایە ئەو گەردیلانە وەکوو شتێک پێکەوە نەدەبوون. ئەگەر بتوانین ئەتۆم بەردەوام بۆ بەشی بچووک و بچووکتر لە یەکتر جیا بکەینەوە، سرووشت وەکوو شلەیەکی لێ دەهات کە بەردەوام تراوتر دەبووەوە و لە یەک دەپچڕا. لەوە گرنگتر ئەوەیە کە گەردیلەکانی سرووشت دەبێ هەمیشەیی بێت، چونکە هیچ شتێک لە شتێکی تر درووست نابێت. ئەو لەم باسەدا لەگەڵ پارمیندۆس هاوڕا بوو، هەروەها بڕوای وا بوو کە ئەتۆمەکان هەموویان قورس و سەختن، بەڵام هاوشێوە نین. ئەگەر هەموویان یەک شێوە بوونایە، پێناسەیەکی دروست نەبوو کە چۆنیەتی تێکەڵبوونیان لە گوڵەوە تا درەخت و پێستی حەیوان و مووی مرۆڤ دروست بکات. بە بڕوای دیمۆکریتۆس سروشت تێکەڵەیەکە لە ژمارەیەکی زۆری ئەتۆمە جۆراوجۆرەکان. بەشێکیان خڕ و سافن، بەشێک خوار و بێ چوارچێوەیەکی دیارن. دروست هەر بەهۆی ئەم جیاوازییەوە دەتوانن بە شێوەی شتی جۆراوجۆر بەیەکەوە بلکێن. ئەگەرچی ژمارە و شێوازی ئەوان هێندە زۆر و جیاوازن، بەڵام هەموویان هەمیشەیی و نەگۆڕ و جیانەکراون. کاتێک شتێک وەکو درەخت یا حەیوانێک دەمرێت و تێک دەشکێت، ئەتۆمەکان لەیەک دەپچڕێن و لە شتانێکی تازەدا دەچنە کار. ئەتۆمەکان لە هەوادا لە جوڵەدان و و چوون، حەڵقە و قولاپیان هەیە. دەتوانن پێکەوە بلکێن و ئەو شتانەی کە ئێمە بە چاو دەیبینین پێک دێنن. ئێستا تێگەیشتی مەبەستم لە خشتەکانی لیگۆ چییە؟ ئەم خشتانە هەر ئەو تایبەتمەندییانەیان هەیە کە دیمۆکریتیس، Democritus، بۆ ئەتۆمەکان دایدەنا. هەر بۆیە کایە بەم خشتانە چێژێکی زۆری هەیە. یەکەم شت ئەوەیە کە خشتەکانی لیگۆ ناکرێت بەسەر بەشی بچووکتردا دابەش بکەین. دووەم ئەوەیە کە شێوەی جیاوازیان هەیە و سەخت و دابەش نەکراون. بەم هۆیەوە کە دەتوانرێ پێکەوە بنرێن و شێوەی جۆراوجۆریان پێ بسازێنین. ئەم بەشە بچووکانە دیسانەوە جیا دەبنەوە و بە شێوازی جۆراوجۆر دەردێن. ئەو ڕاستییە کە دەکرێت ئەم خشتانە بە چەند جار بۆ شێوەی جۆراوجۆر بەکار بێنین، بۆتە هۆی ناوبانگی کایەی لیگۆ. هەر شتێک دەتوانێ بێتە بەشێک لە ئۆتۆمبێلێک و کاتێکی تر بێتە بەشێک لە قەڵایەک یا خانوویەک. دەتوانین بڵێین خشتەکانی لیگۆی شەمیشەیی و جیانەکراون. منداڵانی ئەمڕۆ دەتوانن بەو خشتانە کایە بکەن کە دوێن و دایک و باوکیان کایەیان پێ کردووە. ئەڵبەت بە گوڵیش دەتوانرێ شت دروست بکرێ، بەڵام گوڵ یەک جار بە کار دێت و چونکە لەوە زیاتر ورد دەبێت و لەیەک دەپچڕێت و ئەم بەشە وردانە هەرگیز پێکەوە شتێک دروست ناکەن. ئەمڕۆ دەتوانین بە دڵنیایەوە بڵێین کە بیرۆکەی دیمۆکریتۆس کەم و زۆر لە ڕاستییەوە نزیکە. سروشت بە ڕاستی لە تۆمە جۆراوجۆرەکانەوە دروست بووە و پێکەوە لکاوە و لێک جیا دەبێتەوە. ئەتۆمێکی هایدرۆجین لە خانەیەکی پێستی لووتی مندا لەوانەیە ڕۆژێک بەشێک لە شفرەی فیلێک بووبێت. ئەتۆمێکی کاربۆنی ناو دڵی من لەوانەیە لە کاتێکدا لە ناو کلکی داینۆسۆرێکدا بووبێت. پسپۆڕانی سەردەمی ئێمە تێگەیشتوون کە ئەتۆم دەتوانرێ بەسەر بەشی بناغەیی وردتریشدا دابەش بێت. ئەم بەشە بناغەییانە بریتین لە پرۆتۆن، نیۆترۆن، ئیلیکترۆن، پێدەچێ ڕۆژێک ئەمانە بۆ بەشی وردتر دابەش ببن. بەڵام زانایانی فیزیا هەموویان هاوڕان کە لە شوێنێکدا ئەندازەی دابەشنەکراو هەیە، دەبێت بچووکترین بەش وەدۆزرێت کە سروشت لەو بەشە دروست بووە. دیمۆکریتۆس ئامێری ئەلیکترۆنی لەبەردەستدا نەبوو، تەنیا ئامێری کاری ئەو مێشکی خۆی بوو. بەڵام عەقڵ وەڵامی زۆری بۆ دابین نەدەکرد. کاتێک دانی پێدا دەنێین کە شتێک لە شتێکی ترەوە دروست نابێت و هیچ شتێک لە ناو ناچێت و هیچ شتێکیش بۆ شتێکی تر ناگۆڕێت. بۆمان ڕوون دەبێتەوە کە سروش لە گەردیلە گەلێکی زۆر ورد کە دەتوانن پێکەوە بلکێن و دیسانەوە لەیەک جیا ببنەوە دروست بووە. دیمۆکریتۆس بڕوای بە ڕۆح یا جۆرێک هێز نەبوو کە کاریگەریان لەسەر ڕووداوەکانی سروش هەبێ. دەیگوت، تەنیا شتێک کە بوونی هەیە ئەتۆمە و شوێنی ڕووداوەکەیە. ئەو چونکە تەنیا بڕوای بە شتانی مادی هەبوو بە ماددەگەرا دەیناسین. بە بڕوای ئەو جووڵەی ئەتۆمەکان لە ژێر کاریگەری هیچ هێزێک یاخود بەرنامەیەکدا نییە. هەموو شتێک لە سروشتدا بە تەواوی کردارییە. ئەوە بەو مانایە نییە کە هەموو شتێک هەڕەمەکی ڕوو دەدات، بەڵکو هەموو شتێک لە ژێر کاریگەری پێویستی ناچاریدا ڕوو دەدات. هەرچی کە ڕوودەدات هۆکاری سروشتی هەیە، هۆکارێک کە لە دەروونی ئەو شتەدایە. دیمۆکریتۆس جارێک گوتبووی، بەلامەوە ئەوە گرنگترە کە بەڵگەیەکی سروشتی وەدۆزم تاکوو ئەوەی ببمە پاشای وڵاتی ئێران. بە بڕوای دیمۆکریتۆس بیرۆکەی ئەتۆم ڕوونکەرەوەی هەستەکانی ئێمەشە. کاتێک هەست بە گۆڕانێک دەکەین بەهۆی کاریگەری جوڵەی ئەتۆمەکانە لە هەوادا. هۆی ئەوەی کە مانگ دەبینین ئەوەیە کە ئەتۆمەکانی مانگ بەرچاوی ئێمە دەکەون. ئەی وەڵامی ڕۆح چییە؟ ڕۆح ناتوانێت لە شتانی مادی یا ئەتۆم دروست بووبێت. بۆچی ناتوانێت؟ ئەو پێی وابوو ڕۆحی مرۆڤ لە تۆمی ڕۆح دروست بووە کە تایبەت و ساف و خڕن. کاتێک مرۆڤ دەمرێ تۆمەکانی ڕۆحی دەفڕن بۆ ئاسمان و لەوانەیە دیسان ببنن ببنە بەشێک لە ڕۆحێکی تازە. مانای ئەوەیە کە مرۆڤ ڕۆحێکی هەمیشەیی نییە. بڕوایەک کە ئەمڕۆش لایەنگرانێکی زۆری هەیە ئەوانە وەک دیمۆکریتۆس لەو باوەڕەدان ڕۆح پەیوەندی بە مێشکەوە هەیە. کاتێک مێشک لەناوچوو چیتر هیچ هەستێک نامێنێت. بیرۆکەی ئەتۆمی دیمۆکریتۆس فەلسەفەی سروشتی یۆنانی گەیاندە کۆتایی. ئەو لەگەڵ هیراکلیتۆسدا هاوڕا بوو کە هەموو شتێک لە سروشتدا لە ڕابووندایە و شێوەکان بەردەوام لە گۆڕاندان. بەڵام لەژێر هەر گۆڕانێکدا شتانێکی هەمیشەیی و نەگۆڕێیە، دیمۆکریتۆس ئەمانەی بە ئەتۆم ناو دەبرد. سۆفیا لە کاتی خوێندنەوەی نامەکەدا جار جار لە دەلاقەکەوە سەیرێکی دەرەوەی دەکرد. ئاگاداری هاتنی زاناکا بوو بۆ زاناکە بوو ببورن بۆ لای سندوقی نامەکان و ئێستا دانیشتبوو سەیری شەقامەکەی دەکرد و بیری لە نووسراوەکان دەکردەوە هەستی دەکرد کە بیرۆکەی دیمۆکریتۆس گەلێک ساکار و ژیرانەیشە دیمۆکریتۆس ڕێگەچارەی ڕاستەقینەی کێشەی هەوێنی سەرەتایی و گۆڕانکاری پەیدا کردبوو ئەم کێشە ئاڵۆزە زانایانی چەند دەوروبەری ژیانی خستبووە تێڕامان سەرەنجام دیمۆکریتۆس تەنیا بە یارمەتی عەقڵ و مێشکی خۆی ڕێگاچارەکەی دۆزیبووە. سۆفیا بزەیە کاتە سەر لێوی دەبێ ڕاست بێ کە سروش لە بەشە زۆر وردەکان دروست بووبێت. لەگەڵ ئەوەشدا هیراکلیتۆس یش ڕاستی دەکرد کە دەیگوت هەموو شتێک لە سروشدا لە ڕابووندایە. حەیوانەکان دەمرن تەنانەت کێو و چیاکانیش هێدی هێدی لەیەک دەپچڕێن. گرنگ ئەوەیە کە هەموو شتەکان لە بەشگەلێکی ورد دروست بوون کە هەرگیز ناشکێن. سەرەڕایەوەش دیمۆکریتۆس چەند پرسیارێکی نوێی هێنابووە کایەوە. بۆ نموونە دەیوت هەموو شتێک بە شێوەی کرداری و مادی ڕوو دەدات بە پێچەوانەی ئێمپێدۆکلیس و ئاناکساگۆراس کە بڕوایان بە هێزێکی لە سەرووی سرووشتەوە هەبوو، لەگەڵ ئەوەشدا دیمۆکریتۆس دەیوت ڕۆحی مرۆڤ هەمیشەیی نییە.